سۆنیا لە ناوەڕاستی ژوورەکە داوەستا تەنانەت ڕاسکۆڵنیکۆف خواحافیزیشی لێ نەکرد، ئیدی لە بیری کردبوو. بیرۆکێکی ئاگرین هێنابوویە جۆش و خرۆش. لەو کاتەدا کە لە پلیکانەکانەوە هاتە خوارێ، لە خۆی پرسی لە ڕاستیدا وایە؟ ئەبوو وا بێ؟ ئیتر نابێت بوەستم و خەریکی ڕێکخستنی هەموو شتێک بم و بۆ ئەوێ نەچم. لەگەڵ ئەوەشدا هەر ڕێگای ئەبڕی. لە ناکاوێکدا تەواو هەستی کرد کە پرسیار لە خۆ کردن بێهودەیە. کە گەشتە سەر شەقامەکە بیری کەوتەوە کە خواحافیزی لە گەڵ سۆنیادا نەکردووە. ئەو لە ناوەڕاستی ژوورەکەدا لە تاو هاواری ئەم نەیوێراوە بجوڵێ بە سەرپۆشە سەوزەکەیەوە هەر لەوێ ماوەتەوە. ڕاسکۆڵنیکۆف بۆ چرکە ساتێک وەستا. لەو ساتەدا بیرێکی کتوپڕ بە سەریدا هات. وەگەوەی بیرۆکەکە تا ئەو چرکە ساتە چاوەڕوانی کردبێ تا بە تەواوی لە پەل و پۆی بخا. باشە من ئێستا بۆ چووم بۆ لای سۆنیا؟ پێم وت بۆ کارێک هاتووم؟ کامە کار؟ ئەسڵەن چ کارێکم نەبوو بۆ ئەوەی ڕۆیشتنەکەمی پێ بڵێم باشە ئینجا چی؟ چ پێویستە کرد؟ ئایا خۆشمەوێ؟ نانا ئاخر من وەک سەگ ڕاوم نا ئەی پێویستم بە خاچەکانی بوو ئە من بە تەواوەتی کەوتومەتە زەلکاوەکەوە نا من خوازیاری فرمێسکەکانی بووم ئەمویست ترس و لەرزەکەی ببینم تەماشای دڵی بکەم چۆن بە ئازار دێت و ئەترەکێت ئەبوو خۆم بە شتێکەوە خەریک بکەم شتێک کە دوام بخە تەماشای دەموچای مرۆڤێک بکەم تا ئەوەندەم بیۆری تێبگەڕێ کە پشت بەخۆم ببەستم ئەوەی ئەی بینم بیری لێ بکەمەوە من مرۆڤێکی بچووکم سوک و چروکم بە کەناری ڕووبارەکەدا ڕۆشت ئیتر ڕێگاکە کۆتایی هاتبوو کە گەشتە پردەکەوەستە لە ناکاوێکدا لەسەر پردەکەەوە بەرەو لایەکی دی سوڕی خوارد و ڕووی لە سنایا کرد، بە پەرۆشەوە لە ڕاست و چەپی خۆی ڕوانی، بە وردی لە شتەکان ڕاما، وەلێ توانای ئەوەی نەبوو هەستی خۆی لە سەر شتێک ڕابگرێ. هەموو شتەکان بە بەردەمی دا تێ پەڕین و ونبوون. بیری کردە وتی، هەفتەیەک یان مانگێکی تر من لە گالیسکەیەکی تایبەتی دا لە گەڵ چەند گیراوێکی تر دا لە سەر ئەم پردەوە بەرەو جێگایەکی نادیارە بن. ئەبێت لەو کاتە دا من چۆن لەم ڕووبارە بڕوانم؟ ئایا ئەوەم لە بیرە مێنێت کە چۆنم بینیوە؟ ئەوەیش ئاگادارییەکە. ئاخۆ لەو کاتەدا چۆن پیتەکانی ئەخوێنمەوە؟ لێی نووسراوە کۆمپانیا. ئایا ئەم پیتی کافەم لە بیرە مێنێ بۆی دوای مانگێکی دی دیسان لێی بڕوانمەوە؟ ئەم پیتی کافە وەک ئێستا بینمەوە؟ ئەی لەو کاتەدا چ هەست و بیرێکمە بێ خوای چ شتگەلێکی سوک و بێمانان ئەم هەموو دەردە سەریانەی ئێستای من بێگومان هەموو ئەمانە سەرنج ڕاکێشن هەڵبەتەوە خۆیان هەهای ئەمانە چین بەبیرمدا دێن ئەڵەی گەڕامەتەوە بۆم ناڵی لە خۆمەوە شت دروزەکەم باشە بۆ شەرم لە خۆم ئەکەم. ئاه چ پاڵەپەستۆیەکە. دیارە ئەو زەلامە قەڵەوە ئەڵمانیە. ئەمەی کە خۆی بە من داکێشێ. ئەی ئەزانێ خۆی بە من داکێشاوە؟ ئەم پیرێژنەی مناڵی لە باوەشدایە و داوای یارمەتیەکە. سەیرە. لەوانەیە من لە خۆی بە بەختەوەر بزانێ. هەرچەندە گاڵتە جاڕیە بەڵام چۆنە شتێکی بدەمێ. سەیرە. پێنج کوپیکم لە گیرفاندایە. لە کوێوە هاتووە؟ وەرە، وەرە بگرە، دایکە گیان! پیرێژنە سواڵکەرەکە بە دەم گریانەوە دەنگی هەڵبڕی وتی، خوا دەست بە باڵتەوە بگرێ. ڕاستکۆڵنیکۆف چووە ناو مەیدانی سنایەوە. گەلێکی بەلاوە ناخۆش و ناڕەحەت بوو کە ڕووبەڕووی خەڵکەکە ڕۆیشت، بەڵام هەر ئەبوو بەرەو ئەو لایە بڕوا، کە خەڵکەکە تیایدا ئاپۆڕی دابوو بۆی بە تەنیا بێت ئامادە بوو هەموو قوربانیەک بدا وەلێ ئەیزانی بۆ تاقە دەقیقێکیش تەنیایی بەخۆ نابینێ لە نێو ئاپۆرەی خەڵکەکەدا کابرایەکی سەرخۆش کردبیە هەراوزەنا ئەیویست سەما بکا بەڵام بەردەوام خۆی پێ نەئەگیرا وکەوتە سەر زەویەکە ڕاسکۆڵنیکۆف بە ناویاندا ڕێگای بۆ خۆیەکردەوە. بۆ چەند چرکە ساتێک لە سەرخۆشەکەی ڕوانی پاشان لە ناکاوێکدا پێکەنینێکی کەم و خێرای هاتێ و بە تەواوی لە یادی کرد تەنانەت نەیەبینی هەرچەندە هێشتا هەر لێ ڕوانی لە دواییدا بێەوەی بزانێ لە کوێدایە خۆی لە خەڵکەکە دوورخستەوە کە گەشتە ناو مەدانەکە لە پرێکدا بیرۆکێکی بهات هەموو هەست و بیری داگیر کرد لە ناکاوێکدا وتەکانی سۆنیای بیرکەوتەوە بڕۆرە سەر یەکێک لە چوار رێگاکان سڵاو بۆ خەڵکەکە بکە زەیۆکە ماچ بکە چونکە گوناهت بەرامبەر بە زەوی کردووە بە دەنگی بەرز کە خەڵکی هەمووی گوێی لێ بێ بڵێ من پیاوکوژم کە ئەو رستانەی بیرهاتەوە هەموو لەشی کەوتە لەرزین ئەو خەم و ئازارە زۆرانەی بە درێژایی ئەم ماوەی بە تایبەتی کە لەم ساتانەی دوایدا تووشی هات ئەمەندە شەکەتیان کردبوو کە بێ سێ و دوو لێکردن خۆی دایە دەست ئەو بیر و هەستە تازانە ئەم هەستە لە پەلامارێکە چوو لە ناو دڵیدا وەک پزیسکێک هەڵگیرسا و لە پڕابوو بە بڵێسە و هەموو گیانی گرتەوە دوایی هەستی بە سۆز و خۆشەویستیە کرد و فرمێسک لە هەردوو چاویەوە ئەڕژایە خوارێ هەر لەو شوێنەدا کە لێی وەستابوو کەوتە سەر زەویەکە. لە ناوەڕاستی مەیدانەکەدا کەوتە سەر ئەژنۆ. بۆ خەڵکەکەت چەمایەوە. زەویە پیسەکەی بە تاسە و شادمانیەوە ماچ کرد، ئینجا هەستایە و جارێکی دی سڵاو و ڕێزی بۆ خەڵکەکە کردەوە. لاوێک کە لە پاڵیدا وەستابوو وتی، ئای کە سەرخۆشە! دەنگی پێکەنین لە دەوروبەریەوە بەرز بۆوە یەکێک لەوانەی نیوە سەرخۆش بووتی هەڤاڵان ئەیەوێت بچێ بۆ قودس بۆیە ماڵ ئاوای لە مناڵ و نیشتیمانەکەیەکە سلااو لە هەموو کەزەکە پترسبۆرگی پای تەخت و زەویەکەی ماچەکە سێم کە زوتی هێشتا گەنجە یەکێکی دی بەخورتیوتی لە خانەدانەکانی شە یەکێکی تروتی ئەمڕۆ سەر لەوە دەرناکەیت کامە خانەدانە و کامەنا گشت ئەم قسە و سەرنجانە وایان لە ڕاسکۆلنیکۆڤ کرد کە هەردوو وشەی من پیاوکوژم کە لەوەدا بوو لە سەر زمانیەوە بێنە دەرەوە لە جێگەی خۆیاندا مەڵاس بخۆن وەلێ بە هێوری بەرگەی هەموو ئەو هەرا و زەنای گرت بێ ئەوەی ئاوڕ بۆ دواوە بداتەوە. ڕاست لە پشت شەقامەکەوە بەرەو لای پۆلیس بەڕێکەوت. هەر بە دەم رێگاوە تاپۆیەک بەرامبەری دەرکەوت، وەلێ بە لایەوە سەیر نەبوو، هەستی کرد کە ئەبێ هەر وا بێ. ئەو کاتەی لە سنایە دووجار تا زەوییەکە چەمایەوە، لە لای چەپییەوە لە دووری پەنجە هەنگاوێکەوە سۆنیای بینی. ئەو خۆی لە پشت یەکێک لە کوختە دارینەکانی مەیدانەکەوە شاردبۆوە، دیار بوو بە درێژایی هەموو ئەو رێگا ناخۆشە ئەو بە دوایەوە بووە، لەو چرکەساتەدا ڕاسکۆلنیکۆف هەستی کرد و تێگەیشت کە سۆنیا لە ئێستاوە بۆ هەمیشە لەگەڵیدا ئەبێت و دوای ئەکەوێ تەنانەت ئەگەر بۆ ئەوپەڕی دنیاش بێت و بۆ هەر جێگایەک کە چارەنووس بۆی بنێرێ. بەمە دڵی هەژا. بەڵام تازە گەیشتبووە دووڕیانەکە و ڕاسکۆلنیکۆف زۆر بێ باکانە چوە ناو ساختمانەکەەوە ئەبواە بڕواتە نهۆمی سێمەوە بەخۆی وت ئەبێت بچمە سەرەوە تێگڕا وای بە بیرداهات کە تاو ساتە هێشتا دەرفەتی لە بەردەستدایە هێشتا زۆری ماوە ئەتوانێت لەباری گەلێک شتەوە بیر و باوەڕی بگۆڕێ دیسانەوە هەمان پیسی، هەمان توێکڵ و پاژماوەی خواردن لەسەر پلیکانەکان فرێدرابوون. دەرگای ماڵەکان تەواو لەسەر پشت و دیسانەوە هەمان ئەو موبقانەی کە بۆگەنیان لێ هەڵەسا. ڕاسکۆلنیکۆف لەو جارەو ئیتر نەهاتبوو و بەئێرەدا پێی سڕ ببوو، بەڵام بە لارە لارە ئەڕۆیشت. تۆزێک وەستا تا هەناسەیەکی تازە بدات و بێتەوە سەر خۆی، بۆ ئەوی پیاوە نەبڕواتە ژوورێ. لە پرەکدا کەوتە هەڵسەنگاندنی بزاوتەکانی و بە خۆی وت. ئاخر ئەمە بۆ؟ لە پای چی؟ کە من بمەوێت پێکەکە تا دوا دڵۆپ هەڵدەم، ئیتر هەرچۆنێک بێ چ جیاوازیەکی هەیە؟ چەند بەدتر چاکتر. لەو ساتەدا تاپۆی ئیلیا پترۆڤیچ پرخی هاتە بەرچاو، بەڕاست من ئێستا بۆ لای ئەوەچم؟ ئایا ناکرێت بڕۆم بۆ لای یەکێکی دی؟ ناکرێت بچم بۆ لای نیکادیم فومیچ؟ ئەی چۆنە بگەڕێم و بۆ لای لێکۆڵەرەوەکەی خۆم و بڕۆمە ماڵەکەی بۆ ئەوەی هیچ نەبێ خۆمانە کارەکە ئەنجام بدرێ نانا پێویستە بچمە لای پرخ لای پرخ کە من بمەوێت پێکەکە هەڵدەم ئەبێت تا دوات لۆ بەسەریەوە بنێم ڕاستکۆلنییکۆف بە جەستەی سارد و خۆ لە دەستدانەوە دەرگای دەفتەرخانەکەی کردەوە ئەم جاریان خەڵکی کەم لێ بوو تەنیا دەرگاوانێک و پیاوێکی ڕەمەکی لەوێ داوەستا بوو پاسەوانەکەیش لە جێگای خۆی نەجوڵان بوو ڕاسکۆلنیکۆف چووە ژوورێکی تر و بە خۆی وت، هێشتا دەرفەتی ئەوە ماوە کە هیچ نەڵێم. لە ژوورەکەدا پۆلیسێک کە کاری نووسین ئەکرد، بە بەرگی نافەرمییەوە کارەکانی ڕێگەخست تا لە پشت مێزی نووسینەوە خەریکی کاری خۆی بێ، لە سووچێکی تری ژوورەکەدا نووسەرێکی دی دانیشتبوو، زامیتوف لەوێ بوو، نیکادیم فۆمیچ لەوێ نەبوو. ڕاسکۆلنیکۆف پرسیاری لە یەکێکی پاڵ مێزی نووسین کرد، وتی کەسی لێ نییە؟ وتی، کێ دەوێ؟ لە ناکاوێکدا دەنگێکی ئاشنا بەرز بۆ وتی، بەه بەه! دەمێکە نە ئەتبینم و نە هەواڵت دەزانم. بۆن بۆنی دۆستە، نازانم چیرۆکە ڕووسیەکە چۆنە؟ ڕێز و سڵاوم! ڕاسکۆلنیکۆف مچڕکی پێ داهات. پرخ بەرامبەری وەستابوو. ئەو لە پڕێکدا لە سێیەم ژوورەوە هاتە دەرێ. ڕاسکۆلنیکۆف بە خۆی وت، ئەمە چارەنووسەکەیە، ئەگینا بۆ لێرەیە؟ ئیلیا پیترۆڤیچ کەوتەوە قسە وتی، هاتوویت بۆ لای ئێمە؟ بۆ؟ دیار بوو زۆر ڕووی خۆش بوو، ڕەنگە تۆزێکیش هەڵچووبێت. وتی ئەگەر بۆ کارێک هاتووی، هێشتا کات زووە. خۆیشم هەر بە ڕێکەوت ئێستا هاتووم. وەلێ باشە، ئەتوانم چیت بۆ بکەم؟ من دانی پێ دانێم کە بمبوورە ناوەکەت؟ وتی ڕاسکۆلنیکۆف. زۆر داخم پێخوارد کە بەو جۆرە لەگەڵتا جوڵاینەوە. دوایی بۆیان باس کردم. تێگەشتم کە تۆ لاوێکی ئەدیب و تەنانەت زانایت بەڵام وەگەڵێن ئەمە یەکەم هەنگاوتانە. ئای خوایە! ئاخر کامە ئەدیب و زانا لە سەرەتادا کاری سەیر و سەمەرە ناکا؟ من و ژنەکەم هەردووکمان ڕێز لە ئەدەبیا دەگرین. ژنەکەم هەر تەواو شەیدای ئەدەبە. ئەدەب و هونەر ئەشێت مرۆڤ لە خۆیدا نەجیب بێت. بەڵام گرنگ ئەوەیە کە بە ئەقڵ و زانست و بلیمەتی بەدەستی بهێنێت. ئەم کڵاوە باشە مانای کڵاو سەرپۆشە. ئەتوانم لە پێشانگای سیمرمان بیکڕم بەڵام ئەی ژێر کڵاوەکە چییە و ئەوە چییە کە کڵاوەکە دایپۆشیوە؟ من ناتوانم ئەمەیان بکڕم. لە ڕاستیدا من ئەمویست بێم بۆلات و شتەکانت بۆ ڕوون بکەمەوە. بەڵام بیرم کردەوە ڕەنگە. ڕەنگە وەلێ بۆ لێت ناپرسم کە بەڕاست کارێکت هەیە؟ ئەڵێن کەسوکارت هاتووە وایە؟ ڕاسکۆلنیکۆڤ وتی بەڵێ دایکم و خوشکم. ئیلیا پیترۆڤیچ وتی من بە خۆشی و شانازییەوە خوشکتم بینی کچێکی ڕووناکبیرە و گەلێک قەشەنگە دانی پێدا نێم. کە من پەشیمانم لەوەی ئەوسا بەیەکدا هەڵشاخاین ئیدی ڕێکەوتێک بوو بەڵام ئەوسا لە کاتی بورانەوەی تۆدا بە چاوی گومانەوە تەماشام کردبێتی ئەوە لە دواییدا زۆر باشکرا هۆکاری بورانەوەکە دەرکەوت دەمارگیری و تێنەگەشتنی من بوو من لە تووڕەی تێگەم ڕەنگە بەهۆی هاتنی خێزانەکەتەوە ماڵەکەتان بگۆڕی دوایە ڕاستکۆنیکۆڤتی نا منیش هاتووم بپرسم وامزانی لێرە زامی توفم دەزەکەوێ. ئیلیا پیترۆڤیچ وتی، ئاه، بەڵێ، ئاخر ئێستا ئێوە بوونەتە هاوڕێ. بیستوومە، باشە، زامی توف لێرە نییە. نایشیدۆزیتەوە. بەڵێ، ئێمە ئەلیکساندەر گریگۆریڤیچمان لە کیس چوو، لە دوێنێوە ئیدی لەم بەشەدا کار ناکا، وازی هێناوە. لە کاتی وازلێهێنانیشیدا قسەی زبری کرد و جوێنی پێداین بە جۆرێک کە بێحورمەتی کرد. کوڕێکی سەرچڵە تەنانەت جێی ئومێدمان بوو بڕوانە ئەمەش لاوە ڕەندەکانی ئێمە لەوە چوو بێوێت تاقی کردنەوە بکە وەلێ ئەمە زانین ئەوەندەی بەسە خۆی بگرێت و قسەی زلزل بکە تاقیکردنەوەکە بەم ئەنجامەگە آخر ئەو نەوەک تۆ وایە نەوەک ڕازومیخینی هاوڕێت کار و پیشەی ئێوە زانستە شکست خواردن لە ڕێگاتان لا نادا ئەتوانین بڵێین بۆ ئێوە هەموو خۆشیە فریودەرەکانی ژیان هیچە تۆ پیاوێکی خەڵوەتیت دەستت لە دنیاشتووە و حەزت بە تەریکیە تۆ سەرکارت لەگەڵ کتێب و قەڵم و لێکۆڵینەوەی زانستیدایە ڕۆحی تۆ ئەمانی گەرەکە خۆشم تا ڕادێک تۆ سەفەرنامەی لڤینگستونت خوێندۆتەوە ڕاستکۆلنیکۆڤوتی نەخێر ئیلیا پیترۆڤیزوتی من خوێندومەتەوە لەم ڕۆژانەدا نەهریستیەکان لە زیاد بوندان باشە دیارە لەبەر چیە ئاخر ئەمە چ دەورو زەمانێکە لە تۆ پرسم وەلێ من لەگەڵ تۆ دە ئاخر بێگومان تۆ نەهلیستی نیت حەزەکەم وەڵامێکی ڕون و بێ پێچ و پەنام بدەیتەوە ڕاسکۆلنیکۆڤوتی نا ئیلیا پیترۆڤزوتی نا ئەتوانیت لەگەڵم دا زۆر بە ڕاشکاوی ڕای خۆت دەرببڕی شەرمیم پێ نابێ لە تەنیایی دا چۆنیت هەر وابە کارمەندی شتێکە و شتێکی ترە ها تۆ وا دەزانی ئەڵێم هاوڕێتی نا، بۆچوونەکەت وا دەرنەچوو، هاوڕێتی ناڵێم، وەلێ هەست بە ئەرکی مرۆڤایەتی، هەست بە مرۆڤدۆستی و عەشقی خوای مەزن، ئەشێت من کارمەندی دەوڵەت بم و کاری ڕەسمی بکەم، بەڵام پێویستە لەسەرم هەمیشە مرۆڤ بم و هەست بە مرۆڤایەتی بکەم و ئاگاداریشی بم، بۆ نموونە تۆ ئێستا باسی زامیتوفت کرد، ڕەنگە زامیتوف لە شوێنێکی بەدناودا لەسەر شێوازی فەڕەنسیەکان بیکات بە هەراهوریا تەنیا لەبەرەوەی پێکێک شەمپانیا یان ئارەقی خواردۆتەوە بەڵێ ئەمە زامیتوفەکەی تۆیە بەڵام من ڕەنگە بتوانم بڵێم بە دڵسۆزیەوە کارەکەم و سۆزە مەزن و باڵاکان دامەگیرسێنن پاشان من خاوەنی پلەوپای خۆم و کارێکم بەدەستە ژنم هێنا و مناڵم هەیە ئەو ئەرکە بەجێهێنم کە ئەکەوێتە ئەستۆی هاونیشتیمانیەک و مرۆڤێک، بەڵام مۆڵەتم بدەرێ بپرسم ئەو کێیە؟ هەڵسوکەوتی من لەگەڵ تۆدا ڕەفتاری کەسێکە لەگەڵ مرۆڤێکی ڕووناکبیردا، بەڕاست لەم دوایەدا ژمارەی مامان زۆری زیاد کردووە. ڕاسکۆڵنیکۆف بە سەرسامیەوە لێی ڕوانی، قسەکانی ئیلیا پیترۆڤیچ کە ئەدوت تازە لە سەر سفرەی خوێندنەوەوە هێنابوونی، لە گوێی دا وەک کۆمەڵێک وشەی بێ مانا زرنگایەوە. لەگەڵ ئەوەیشدا هەرچۆنێک بوو لە هەندێکیان تێگەیشت. لە حاڵەتێکی پرسیارامێز دا وەستابوو، نەیەزانی ئەم بەزمە کەی کۆتایی دێ. ئیلیا پیترۆڤیچ لە سەر قسەکانی بەردەوام بووتی، مەبەستم لەو ژنانەیە کە قژیان ئەبڕن. ناوم ناون مامان و بڕوایشم وایە کە ناوەکە پڕ بە پێستیانە هەهە لە زانکۆ ئەخوێنن توێکاری ئەکەن باشە توخوا پێم بڵێ ئەگەر نەخۆش بکەوم یەکێک لەو ژنانە ئەهێنم بۆ چارەسەر کردنم هەهە ئیلیا پیترۆڤیچ پێکەنی و بە قسە خۆشەکانی خۆی زۆر قایل بوو. ڕاسکۆلنیکۆف وتی، با بڵێین ئەوانە زۆر تینووی فێربوون و ڕووناکبیرین، باشە، کە بوونە ڕووناکبیر و فێربوون ئیتر بەسە، وەلێ زامیتوف زیادەڕۆییەکە. ئیلیا پیترۆڤیچ پێکەنی و بە قسە خۆشەکانی خۆی زۆر قایل بوو، وتی، با بڵێین ئەوانە زۆر تینووی فێربوون و ڕووناکبیرین، باشە، کە بوونە ڕووناکبیر و فێربوون ئیتر بەسە، وەلێ زامیتوف زیادەڕۆییەکە. ئاخر بۆ بێ سووکایەتی بە مرۆڤی شەریف بکرێ، وە گەوەی زامی توفی بێ چاو ڕوو ئەیکا من لە تۆ پرسم بۆ ئەبێ سوکایەتی بە من بکەم خۆکوژی چەندە زیادی کردووە ناتوانی وێنای بکەی ئەمانە دوا پولیان خەرجەکەن و خۆیانە کوژن کچ کوڕ پیر هەرم ڕۆ بەیانی لەبارەی پیاوێکی تازە هاتووە ئاگادارکراین جەنابی نیل پاڤلیچ ئەو بەڕێزەی ئاگادار کراین لە شەقامێکی پترۆزبۆرگدا خۆی کوشتووە ناوی چییە؟ لە ژوورێکی تەنیشتی دا بە دەنگێکی گیراو و کەمتەرخەمانە یەکێک وەڵامی دایە وتی سفیدریگایلۆف ڕاستکۆلنییکۆڤ لەرزی و هاواری کرد وتی سفیدریگایلۆف سفیدریگایلۆف خۆی کوشتووە ئیلیا پیترۆڤیچ وتی چۆن؟ تۆ سفیدریگایلۆڤ ناسیت؟ ڕاسکۆلنیکۆڤ وتی، بەڵێ ئەیناسم، تازە هاتووەتە ئێرە. ئیلیا پیترۆڤیچ وتی، وایە، تازە هاتووە. ژنەکەی مردووە، کەسێکی هەڵەشە و سەرەڕۆیە، لە ناکاوێکدا خۆی کوشتووە، لە بارێکی زۆر ناهەمواردا، چەند وشەیەکی لە دەفتەرێکدا نووسیوە کە بە بیروهۆشێکی تەواو تەندروستەوە ئەمرێ، داوایش ئەکا کەس لە مردنیدا تاوانبار نییە. ئەڵێن دەوڵەمەندە. تۆ لە کوێ ئەیناسی؟ ڕاسکۆلنیکۆڤ وتی، من ئەیناسم، خوشکم لە ماڵیاندا پەرستار بووە. ئیلیا پیترۆڤیچ وتی، سەیرە! سەیرە! کەواتە توانی لەبارەیەوە زانیاریمان بدەیتێ، تۆ هەستت پێ نەکرد. ڕاسکۆلنیکۆڤ وتی، دوێنێ شەو بینیم، شەرابی خواردەوە، ئاگام لە هیچ نەبوو. ڕاسکۆلنیکۆڤ هەستی کرد بارێکی گرانی لەسەرە و خەریکە لە ژێری دائەپلیشێتەوە. ئیلیا پیترۆڤیچ وتی، لەوە چێ دیسان ڕەنگت هەڵبزڕکابێ، هەوای ئێرە گەلێ خەفەخانە. ڕاسکۆلنیکۆف کەوتە ورتەورت و وتی، بەڵێ، ئەبێت بڕۆم. ببوورە بێزارم کردی. ئیلیا پیترۆڤیچ وتی، نا، هەرگیز. لە خزمەتتام. خۆشحاڵت کردم. زۆر شادمانم کە پێت بڵێم ئیلیا پیترۆڤیچ تەنانەت دەستیشی بۆ خواحافیزی درێژ کرد. وای هاتە بەرچاو کە دەرگاوانێک دەفتەرێکی بە دەستەوە بەرەو ژوورێکی پۆلیس دەچوو، بەرامبەر بەم هات و خۆی پێدا کێشا. سەگێک لە قاتی خوارەوە ئەوەڕی، ژنێک بەردێکی گرتە سەگەکە و هاوارێکی لێ کرد، کە گەیشتە خوارەوە چووە ناو ساڵۆنەکە، لەوێ نزیک بە دەرگای دەرەوە سۆنیای بینی، ڕەنگی پەڕیوی وەک مردوو وەستابوو، بە ترس و سەرسامیەوە تەماشای ئەمی ئەکرد. ڕاسکۆڵنیکۆف بەرامبەری وەستا، دەموچاوی کچەکە ئازار و نائومێدی لێ ئەباری. سۆنیا دەستی ڕاوەشان، زەردەخەنەیەکی ناهەمواری کەوتە سەر لێ و ڕاسکۆڵنیکۆف وەستا، زەردەخەنەیەکی هاتێ و سەر لە نوێ بەرەو سەرەوە بۆ دەفتەرخانەکەی پۆلیس کە تۆزێ لەوێ پێش لەوێ بوو گەڕایەوە. ئیلیا پیترۆڤیچ دانیشتبوو، پەڕە کاغەزەکانی بەر دەمی سەر و خوارەکرد، هەمان ئەو پیاوەی کە تۆزێک لەمەوبەر لە کاتی سەرکەوتنی پلیکانەکاندا خۆی پێ داکێشابوو، لەوێ بوو. ئیلیا پیترۆڤیچ کە بینی، هاواری لێ کرد، وتی، ها، خۆتیت؟ هیچت لە بیر چووە؟ باشە و چیتە؟ ڕاسکۆڵنیکۆف بە لێوی سپی داگەڕا و ڕوانینێکی وشکەوە لەسەرخۆ لێی نزیک کەوتەوە. چووە پاڵ کورسییەکەی، دەستی نایە سەر ویستی شتێک بڵێ وەلێ نەیتوانی تەنیا دەنگێکی بێمانای لێوهات ئیلیا پیترۆڤیچ وتی نەخۆشیت فەرموو دابنیشە لەسەر کورسیەکە دابنیشە ئای بۆ بهێنن ڕاستکۆلنییکۆف بەسەر کورسیەکە داکەوت بەڵام چاوی لە ڕووی ئیلیا پیترۆڤچ هەڵنەبڕی کە سەرسامی دایگرتە بوو هەردووکیان بۆ چرکە ساتێک لە یەکتریان ڕوانی و چاوەڕێ بوون ئاوەکەیان بۆ هێنا ڕاستکۆڵنییکۆف بە هێوری ئاوەکەی دایە دواوە لە سەرخۆ بەڵام زۆر بە ڕوونی وتی ئەوە من بووم کە ژنە سوخۆرەکە و لیزاڤێتای خوشکیم بە تەور کوشت و شتەکانیانم دزی ئیلیا پیتۆڤچ دەمی داچەقاند بوو لە هەموو لایەکەوە خەڵکەکە هاتن و دەوریان گرتن ڕاستکۆڵنییکۆف دان پێدانانەکەی